ڕاستکۆلنییکۆف هەموو هێز و توانای کۆکردەوە و بەرامبەر بە بەسەرهاتێکی نادیار و ترسناخۆی ئامادە کرد هەندێک جارەی ویست پەلامار بدات و پۆرفری لە شوێنی خۆی دابخنکێنێت ئەو لەو کاتەوەی هاتبووە ژوورێ، ترسی ئەوەی لێ نیشتبوو تووشی تووڕەییەکی وا ببێ، هەستی کرد لێوی وشک بووە، دڵی تەپەتەپیەتی و کەف لا لێوی گرتووە، لەگەڵ هەموو ئەمانەیشدا بڕیاری دا بۆ ماوەیەک بێدەنگ بێت و قسە بە زاری دا نەیەت، ئەیزانی کە بۆ ئەم بارەی ئێستا ئەوە باشترین سیاسەتە، چونکە نەک تەنیا بە بێ هودە قسە ناکا بەڵکوو بە پێچەوانەوە بە بێدەنگیەکەی خۆی دوژمنەکەی تووڕ ئەکات و ڕەنگە ببێتە هۆی ئەوەی بەرامبەرەکەی بە قسەکانی تێبکەوێ، لانی کەم ئەمەیش هیوایەک بوو ڕاسکۆڵنیکۆف ئومێدی پێ بەستبوو. پۆرفیری کە زۆر سەرحاڵ و بەردەوام لە خۆشیدا پێکەنی و بە ژوورەکەدا هاتوچۆی بوو، کەوتەوە قسەکردن و وتی، نا، من وازانم تۆ بڕوام پێ ناکەیت، وا تێگەیت من سووکە گاڵتەیەکت لەگەڵدا ئەکەم، باشە، هەڵبەت تۆیش هەقی خۆتە. خواوەندیش هەیکەلی منی وا دروست کردووە کە خەڵکی هەر پێکەنینیان پێ بێ، ڕێک وەکو لێ بووک بەڵام ئەمەوێت پێت بڵێم و دووبارەی شەکەمەوە کە تۆ گیانەکەم ڕادیۆن ڕۆمانۆڤچ لە منی پیرەمێرد ببووریت تۆ گەنجیت واتە لە سەتایی گەنجی دایت و بۆیە وەک هەر لاوێکی دی هزر و زرنگی مرۆڤ لە هەموو شتێکی دی زیاتر ئەنرخێنیت توانای هزری پڕ لە تەنز و ئەنجامگیریە ڕووتەکان سەرسامت دەکەن لەمەدا لە ڕاوێشکارە سوپاییەکانی نەمساچی واتە تا ئەو جێگای ئەتوانم لەبارەی ڕووداوە سەربازیەکانەوە داوەری بکەم. ئەو بەڕێزانە لەسەر پەڕەی کاغەز ناپلیۆنیان شکستدا و بەدیلیان گرت. لە نووسنگەکەشیاندا کە نازانم چی پێڵێن هەموو مەسەلەکانیان بەوردی شەن و کەو کرد. ڕێکیان خست و ئەیانزانی ئەنجامەکەی چۆنە بەڵام بڕوانە چۆن سەرلەشکرەکەیان ماکس لەگەڵ هەموو سوپاکەیدا خۆی بەدەستەوەدا. هەهەهە باشە ئەبینم ڕادیۆن ڕۆمانۆڤیچی ئازیز پێم پێکەنی لەبەرەوەی من کەسێکی مەدەنیم و کەچی نمونونەکانم لە مێژووی سەربازیەوە سەرچاوەگرێ بەڵێ هیچی بکەم ئەمەیە لاوازی من حەزم لە کاری سەربازی و نازانیت چەند لە خوێندنەوەی کاروباری سەربازی چێژۆرەگرم لە ڕاستیدا من لە هەڵبژاردننی پیشەدا هەڵم کردووە ئەبوو من ژیانی سەربازیم هەبێت و لە سوپادا بم ڕەنگە نەبوومایە بە ناپلیۆن بەڵام حەتمەن ئەبووم بە کۆڵۆنێل. هەهەهە. باشە ئازیزم. ئێستا هەموو وردەکاری و ڕاستییەکانی مەسەلەکە واتە مەسەلە تایبەتیەکەت بۆ ڕاڤەکەم. ڕاستی سروشت بەڕێزم شتێکی زۆر گرنگن. زۆر جارەم دوانە پلانە هەرە وردەکان بەتاڵەکەنەوە. گوێ لەم پیرەمێردە بگرە. دڵگیرانە ئەماڵێم. ڕادیۆن ڕۆمانۆڤچ. پۆرفیری پیترۆڤیچ کام قسانەیە کرد و تەمەنیشی لە دەوروبەری سی و پێنج ساڵی دابوو تەواو وەک پیرەمێر دەگەهاتە بەرچاو تەنانەت دەنگی گۆڕابوو پشتیشی کۆمابووە پاشان من پیاوێکی قسە لە ڕووم بەڕاست من قسە لە ڕوومیان نا ئەڵێ چی من قسە لە ڕووم من ئەمە هەروە بێ بەرامبەر بە تۆڵێم و هیچم لە تۆ ناوێ هەها باشەکەواتە قسەکەم تەواوکەم وشیاری بەلای منەوە گەلێک گەورەیە، وەگەڵێن جوانی سروشت و دڵخۆشی ژیانە، لە ڕاستیشدا هوشیاری ئەتوانێ شتی زۆر نهێنی دروست بکا، کەواتە لێکۆڵەرەوەیەکی بێ چارەی ئاسای کە خۆیشی گیرۆدەی خەیاڵە، چونکە ئەویش مرۆڤێکە وەک مرۆڤەکانی تر، چۆن ئەتوانێ ئەو کێشانە چارەسەر بکا، وەلێ نەگبەتی لەوەدایە کە سروشت فریای ئەو لێکۆڵەرەوە بێ چارەیە کەوێت و ڕزگاری ئەکا، کەچی ئەو لاوانەی شەیدای وشیارین، کە بە زاراوەی دوێنێ شەوی زرنگانە و فێڵزانانەی تۆ بە سەر هەموو گیروگرفتێکدا زاڵە بن تەنانەت بیر لەمە ناکەنەوە لای وشیار لەو لایەنە تایبەتیەوە ئەشێت درۆ بکا و درۆکەشی زۆر لێزانانە و فێڵبازانە بکات و وایش بزانێ کە سەرکەوتووە و لە بەرهەمی وشیارانەی خۆی چێژ وەربگرێ وەلێ ناتوانێ ئەکەوێت لە پرێکدا لە جێگایەکی زۆر گرنگ و حەساسدا لە هۆش خۆیت چێت ڕەنگە نەخۆشیش بێت هەندێک جار هەوای ژوورێک پیس و خەفەکەرە بەڵام هەر گومانێک دروزەکە درۆکەی زۆر باش کرد بەڵام حسابی بۆ سروشتی خۆی نەکرد و کەوتە داوەکەوە هەندێک جاریش کە بە یاری هۆشیارەکەی مەستەبێ سەرەکاتە سەر یەکێک کە گومانی لێ هەیە کەچی لە پرێکدا یاریەکەی خۆی ئەکێشێتە ئەوەی کە ڕەنگی خۆی هەڵبزڕکێنێت وەلێ ڕەنگی زۆر سروشتیانە ئەپەڕێت و حاڵ و باری گەلێک باش و سروشتیە ئەمەیش بەدگومانێکی تری بۆ دروزەکە هەرچەندە جار یەکەم فێڵەکە سەرەگرێت و لێکۆڵەرەوەکە خەڵەتێ بەڵام ئەو لێکۆڵەرەوە خەڵەتاوە بە درێژایی شەو دێتەوە سەرخۆی و ئاوەزەکەی بێگومان ئەگەر خۆشی مرۆڤێکی هۆشیار بێ ئاخر لەم بابەتانە زۆرن بۆ نمونە خۆی پێش دەستی هەندێک کاروبارەکە کە کەس لێ نەپرسیوە هەمیشە خۆی لە شتگەلێک هەڵە قورتێنێت کە لە ڕاستی دابێت لێ بێدەنگ بێ قسەکات و ئەدرکێنێت و ئاماژەکە هەهە خۆی دێت و پرسیارەکە کە بۆچی ئەم ماوە زۆرە من تا نەگرتووە هەهای ئەشێ دەمە لە زرنگترین کەس یان زانایەکی دەرونی و ئەدی بێکیش ڕووبدا سروشت ئاوێنێکی زۆر شەفافە تەماشای بکەو بڕۆ بەڵام ڕادیۆن ڕۆمانۆڤچ بۆ وا ڕەنگت هەڵبزرکا هەناسەت تەنگ بوو پەنجەرەکەت بۆ بکەمەوە ڕاستکۆلنییکۆف هاواری کردوتی نا تکایە زەحمت مەکێشە لە پرێکدا دایە قاقای پێکەنین تکایە زەحمت مەکێشە پۆرفێری بەرامبەری وەستە کەمێک چاوەڕێ کرد و لە پرێک داویش لە دوایەوە دایە قاقای پێکەنین ڕاسکۆلنیکۆف زوو پێکەنینە هیستریایەکەی خۆی وەستان لەسەر قەنەفەکە هەستا ئەگەرچی نەیەتوانی بە پێوە بستێ بەڵام بە دەنگێکی پڕ لە تواناوتی پۆرفێری پیتۆڤچ من سەرنجام بە ئاشکرا بینم تۆ لە کوشتنی ئەو پیرێژنە و لیزاڤێتای خوشکی تەواو لە من بەدگومانی من لای خۆم و ڕایەگەێنم کە ئەو بەسراتە ماوەیە کە منی تەواو بێتاقەت کردووە ئەگەر ئەزانی لەسەر هەقیت بە شێوەیەکی یاسایی چاودێری بکە ئەگەریش زانیت پێویستە بمگریت بمگرە بەڵام من ڕێگات پێنادەم گاڵتەم پێ بکەیت و ئازارم بدەیت ڕاستکۆڵنیکۆف لە پرێکدا بە هەموو توانای مشتی بەسەر مێزەکەدا کێشا و هاواری کردوتی بەڵێ ڕێگات پێنادەم جۆت لێمە پۆرفیری پیتۆڤچ هەرگیز ڕێگات پێنادەم پۆرفیری پیتۆڤچ کە پێچ و ڕوبەڕوی مەترسیەک بووبێتەوە دەنگی هەڵبڕیوتی ئای خوایە دیسانەو چی ڕوویداوە؟ گیانەکەم، ڕادیۆن ڕۆمانۆڤیچ، ئازیزم، باوکم، ئاخر تۆ چیتە؟ دیسانەوە ڕاستکۆڵنیکۆف هاواری لێ بەرز بۆ وتی ڕێگات پێ نادەم. پۆرفیری پیترۆڤیچ ڕووی لە ڕووی ڕاستکۆڵنیکۆف نزیک خستەوە، بە ترسەوە و لەبەر خۆی وتی ئازیزم، لەسەرخۆ بە، چونکە گەر گوێیان لێ بێ، دێنە ژوورێ. چاکە، ئەوسا ئێمە چییان پێ بڵێین؟ بیری لێ بکەرەوە. ڕاسکۆلنیکۆف زوو وتیەوە، ڕێگات پێ نادەم، ڕێگات پێ نادەم! بەڵام ئەمجارەیان قسەکانی لەبەر خۆی وت. پۆرفیری خێرا ڕووی وەرگێڕا و بەرەو لای پەنجەرەکە چوو تا بیکاتەوە. وتی، چاکە هەوای تازە بێتە ژوورێ. وا چاکە تۆزێک ئاو بخۆیتەوە. ئازیزم ئەمە کاتی بەڵاکەیە. بەدەم قسەکانەوە بەرەو لای دەرگاکە چوو تا داوای ئاو بکا بەڵام خۆشبەختانە هەر لە ژوورەکەدا لە گۆشەیەکی دا گۆزێک ئاوی دۆزیەوە پەرداخێکی هێنا بۆ ڕاسکۆڵنیکۆف و لەبەر خۆی وتی باوکە گیان فەرموو بەڵکو تۆزێک چاک بی ترس و دڵسۆزی پۆرفیری پیتۆڤچ هێن سروشتی بوو کە ڕاستکۆلنییکۆف بێدەنگ بوو زۆر بە وردی کەوتە تەماشای، وەلێ ئاوەکەی لێ وەرنەگرت. پۆرفیری وتی، ڕادیۆن ڕۆمانۆڤیچ ئازیزم، ئاخر تۆ بەم حاڵەوە حەز بە شێتبوون ئەکەیت، باوەڕم پێ بکە، کەمێک ئاو بخۆرەوە، ئاخر هەر هیچ نەبێ تۆزێک. ڕاسکۆڵنیکۆفی ناچار کرد پەرداخاوەکەی لێ وەربگرێ. ڕاسکۆڵنیکۆف بێ بیرکردنەوە خێرا ویستی پەرداخەکە بخاتە سەر لێوی، بەڵام زوو هاتەوە سەر خۆی و بە بێزارییەوە لەسەر مێزەکە داینا. پۆرفیری پیترۆڤیچ بە زمانێکی خۆش، بەڵام بە سیمایەکی پڕ لە ترس و دڵەڕاوکێوە کەوتە دڵدانەوەی و وتی، بەڵێ، ئەمە بەڵاکە بوو، ئازیزم، نەخۆشییە کۆنەکە سەری لێداویتەوە. خوایە، ئاخر بۆ ئاگاداری خۆت ناکەی؟ دیمیتری پراگڤیچیش دوێنێ شەو هاتە لام، لەگەڵ ئەوەدام، من لەگەڵەودام کە خوویەکی توندوتیژم هەیە، خوویەکی خراپ، بەڵام ئەو چ بەرئەنجامێکی لە مەسەلەی گرت؟ خوایە دوێنێ شەو و دوای تۆ هات پێکەوە نانمان خوارد هەر قسەی کرد و من سەراسیمە بووم و لای خۆم و بیرم کردەوە عجب ئایا تۆ نردوتە ئاخردانیشە ئازیزم تو سەری مەسیحدا بنیشە ڕاستکۆلنییکۆ وڵامی دایەوتی نا لای منەوە نەهاتووە وە لێمزانی دێتە لات و بۆچیش دێت پۆرفیری وتی ئەزانی ڕاستکۆلنیکۆڤ وتی ئەمزانی جاوە چییە پۆرفیری وتی رادیۆن ڕۆمانۆڤچی ئازیز من نەک هەر ئاگام لەو کارە بێت بەڵکو ئاگاداری هەموو شتێکتم هەموو شتێک ئەزانم چۆن چوو بوویت بۆ بەکرێگرتنی ئاپارتمانەکە ڕێک لە خۆراوەبووندا کاتێک دنیا تاریک داهات بوو زەنگەکەت لێدا و لەبارەی خوێنەوە چەند پرسیارێکت کرد کرێکار و دار تاشەکانت تەواور کرد لەو ساتەدا بە چاکی دەرکی باری دەرونی تانەکەم لەگەڵ ئەمانێشدا سوێن دەخۆم کە تۆوا بکەیت شت دەبی لە دەرونی تۆدا ڕق لە ڕادە بە دەرهاتوتە جۆش بێگومان ڕقێکی پیرۆزە ئەنجامی ئەو ئازارانەیە کەی چێژیت لە سەرەتادا لە چارەنووس و پاشان لە پۆلیس هەر لەبەرەوەیە تۆ ئەم لاو لاکەیت تاوەگەڵێن زوو خەلکی بهێنیتە قسە و کارەکە یەکلایی بێتەوە چونکە ئەم قسە بێمانا و بەد گومانیە تەواو بێتاقەتیان کردووی وایە باش لەلایانی دەرونیت گەشتوم نا وەلێ تۆ لەمەدا نەک هەر خۆت بەڵکو ڕازومی خینیشت تێکەدەی آخر ئەو لەم کێشانەدا گەلێک میهرەبانە تۆ خۆتە زانی تۆ نەخۆشی تو ئەو سادە و پاکە و لانجامدا ئەویش تووشی نەخۆشیەکەی تۆ بێت من ئازیزم کاتێک دیتەوە سەرخۆت بۆ دڕونەکەمەوە آخر گیانەکەم گوێ بگرە بۆ خاتری مەسیح دابنیشە تکات لێکەم بە حەسێرەوە ڕنگ بە ڕووتەوە نەماوە آخر ئیدی دابنیشە ڕاسکۆڵنیکۆف دانیشت. لەرزەکەی هاتبووە کۆتایی، بەڵام تا هەموو لەشی داخ کردبوو. بە وردی و سەرسامیی و گوێی لە قسە دۆستانەکەی پۆرفیری گرتبوو، وەلێ بڕوای بە تاقە وشەیەکی ناکرد. هەرچەندە هەستی وابوو کە ئارەزووێکی سەیری تیایە بۆ ئەوەی بڕوا بە قسەکانی بکا. وتە کتوپڕەکەی پۆرفیری لە بارەی بەکرێگرتنی ئاپارتمانەکەوە بە جارێ سەرسامی کردبوو. بیری کردەوە چۆن لە بارەی بەکرێگرتنی ئاپارتمانەکەوە شتە زانێت و، خۆیشی بۆم باسەکا؟ پۆرفیری بە پەلە لەسەر قسەکانی ڕۆشت وتی، بەڵێ، پێشتریش لە ئەزموونی دادگاییماندا ڕووداوی لەم جۆرە نەخۆشی سایکۆلۆژییە بەرەو ڕوومان بۆتەوە، یەکێک هەر بەم شێوەیە خۆی بە تاوانی کوشتن دایە قەڵەم، چۆن ئەنجامدانێکیش کەوتە وڕێنەیەکی بەردەوام و بەڵگەهێنانەوە بە وردی ڕووداوەکەی گێڕایەوە، سەری هەمووی بەگێشێنا و ڕێی لێ هەڵەکردن، لە کاتێکدا کە بێ بیرکردنەوە و ویستی خۆی تا ڕادەیەک ببووە هۆی کوشتنەکە، بەڵێ تا ڕادەیەک، چونکە کە زانیبووە بە هۆکارێک کە بکوژەکان ئەو تاوانە بکەن، تاسا، تێکچوو، کەوتە نێو خەیاڵ و وەهمێکەوە، تەواو سەری لێ شێوا و خۆی دڵنیا کرد کە ئەو بکوژی ڕاستەقینەیە، بەڵام ئەنجوومەنی دادگای باڵا سەرەنجام گرێکەی کردەوە و، ئەو نەگبەتەی بەرەڵا کرد و خستیە ژێر چاودێریەوە سوپاس بۆ دادگای باڵا ئەی داد و بێداد ئاخر ئاخر ئازیزەکەم وا نابێ نابێت ئاوا خۆت دووچاری ماخولیا بکەیت ئەمە دەمارت ئەهاڕێ و ڕەنگە شەوانە بگەڕێیت و لە زەنگی ماڵان بدەیت و پرسیاری خوێن بکەیت من ئەم باری دەرونیا بە تاقیکردنەوە باش فێری بووم مرۆڤ هەندێک جار پێی خۆشە لە پەنجەرەوە یان لە قەڵایەکی بەرزەوە خۆی هەڵبداتە خوارێ، ئەم هەستە لەو حاڵەتەدا خۆش دێتە بەرچاو. هەروەها لە زەنگدانیش. نەخۆشی ڕادیۆن ڕومانۆڤیچ نەخۆشی، تۆ زۆر گوێ بە نەخۆشەکەت نادەی، ئەبێ سەر لە پزیشکێکی شارەزا بدەی، ئاخر ئەو هاوڕێ قەڵەوەت بە کەڵکی چی دێ؟ بۆ چرکە ساتێک هەموو ژوورەکە لە بەرچاوی ڕاستکۆڵنییکۆڤدا سوڕا بەخۆی وت تۆ بڵی تا ئێستا هەر درۆکە مەحاڵە مەحاڵە ئەویست ئەو بیرە لەسەری خۆی دوورخاتەوە لەبەرەوەی تاهات زیاتر هەستی بەوە کرد کە تا چەند ئەشێ ئەم بیرە تووڕە و تەوسنی بکات و لەوانەیشە هەر ئەم تووڕێیە بگەێنێتە شێتی پاشان بۆ درک پێکردنی یاریەکەی پۆرفیری بەتەواوی توانای هزری خۆی کۆکردەوە و دەنگی لێ هەڵبڕی وتی ئەوەی تۆ باسیەکەیت لە کاتی وڕێنەکردندا نەبوو بەڵکو من گەلێک هۆشیار بوو لە هۆشیاری دابوو ئەبیستیت لە هۆشیاریدا پۆرفری وتی بەڵێ تێگەم و ئەبیستم تۆ دوێنێش هەرەدوت لە کاتی وڕێنەکردندا نەبووە بە تایبەتیش پێت لە سەرەوە داگرت کە لە کاتی و ڕێنەکردندا نەبووە هەرچی تۆ ئەیڵێت من تێگەم ئەیدات آخر تۆ گوێ بگرە ڕادیۆ ڕۆمانۆڤچ گەورم با بڵێن وایە آخر ئەگەر تۆ بەڕاستی ئەم کارت ئەنجام دابێ یان بە هەر شێوێک بەشداریت لە کارێکی وا قێزەوندا کرد بێ ئەو ساکرا آخر تۆ خوات بێ ئەکرا جەخت لەسەرەوە بکری کە هەموو ئەو کارانەت لە کاتی وڕێنەدا نەکردووە و بە پێچەوانەوە بە تەواوی هۆشیاریەوە ئەنجامت داوە؟ ئەم ئەبێت ئاوا جەخت بکەیت و پێ لەسەر سەرسەختی خۆت دابگریت؟ ئاخر ئەبوو تۆ خوات بێ ئەوە ئەبوو؟ بە ڕای من تەواو بە پێچەوانەوە ئەشکایەوە. ئەگەر تۆ هەستت بە تاوانباری بکردا ئەوسا ئەبوو جەخت بکەی کە حەتمەن لە حاڵەتی وڕێنەکردن دابووی وانیە؟ وایە یان نا؟ پرسیارەکە سەگایەتیەکی تیابوو. ڕاسکۆڵنیکۆف لەنزیک پۆرفیریەوە کە بەسەریدا نوشتابوو، پاڵی دا بە پشتی قەنەفەکە و بێدەنگ بە سەرسامیەوە کەوتە لێ ڕامانی. پۆرفیری کەوتەوە قسەکردن و وتی، یان لەبارەی جەنابی ڕازومیخینەوە کە دوێنێ شەو لە خۆیەوە یان لای تۆوە هاتبوو، وا بۆ تۆ چاکە بڵێیت ئەو لە خۆیەوە هاتووە و نکۆڵی لەوە بکەی کە تۆ ناردبێتت، بەڵام کە تۆ نکۆڵی لە هاتنی ناکەی کەواتە سوریت لەسەرەوەی بڵێیت ئەو بە دنەدانی تۆ هاتووتە ئیران. ڕاسکۆڵنیکۆف هەرگیز جەختی لەسەرەوە نەکردبوو، سەرما خزی بۆ پشتی و لەسەرخۆ و بە زەردەخەنەیەکی کەچی لالێوێ وتی، ئەوەی کە وتت هەمووی درۆیە. تۆ تازە ئەتەوێت وا لە من بگەیەنیت کە لە گەمەی من ئاگاداریت، پێشتر هەموو وەڵامەکانم ئەزانیت. ڕاسکۆڵنیکۆف هەستی کرد کە قسەکانی ئەم وەک پێویست وەرناگرێ وتی، ئەتەوێت بمترسێنیت. ڕێک و ڕەوان تۆ گاڵتەم پێ کەی. ڕاسکۆنیکۆف کام قسانێ کرد زۆریش لێی ڕاما بوو لە پڕا ڕقێکی خەست لە چایۆ بروسکەی دا و هاواری کرد هەموو قسەکانە درۆن تۆ خۆت زۆر باشە زانیت چاکترین ڕێگا بۆ خۆ دزینەوەی تاوانبارەوەیە تاو جێگای کە بشێت بیڵێت نکۆڵی لێ نەکات و نەیشارێتەوە من بڕوام بە تۆ نییە پۆرفیری بە تەوسەوەتی چ کابرایەکی جەربەزەیت لەگەڵ تۆدا چنگاوش بوون زەحمەتە بیرۆکەیەک لە ناخ تا ڕەگی داکوتاوە کەواتە بڕوات بە من نییە؟ وەلا حەزەکەم پێت بڵێم تا ڕادەیەک بڕوات پێ کردووم هەر بە ئەندازەی مویەک بڕوات بە قسەکانم هەیە و من هەولی ئەوەمە تەواو ببمە جێی بڕوات چونکە بەڕاستی من تۆم خۆشەوێت و لە ناخەوە حەز بە چاکەتەکەم لێوی ڕاستکۆڵنیکۆف هاتبوو لەرزین پۆرفیری کە بە هێوری و دۆستانە دەستی بەسەر باسکی ڕاستکۆڵنیکۆفدا هێنا کەوتەوە قسەکردن وتی بەڵێ. لەناخەوە حەزەکەم بڕوام پێ بکە وەک هاوڕێیەک پێ دەڵێم و بێ هیچ پێچ و پەنایەک کا بێت ئاگات لە تەندروستی خۆت بێ بە تایبەتی کە ئێستا خێزانەکەت هاتوون بۆ لات هیچ نەبێ ئاگاداریان بە تەوە بێت دڵیان خۆش بکەیت و نازیان هەڵگریت کەچی ئەیان ترسێنیت ڕاستکۆڵنییکۆڤ وتیەوە چ پەیوەندی بە تۆ هەیە لە کوێ زانیت بۆ ئەوەندە خۆت لە کاری خەڵکی هەڵەقورتێنیت دیارە تۆ هەر بە دوای منەوەیت و مەبەستیش تا من ئەوە بزانم پۆرفریوتی ئای خوایە آخر من هەموو ئەمانم لە خۆت بیستووە تۆراگات لەوە نییە کە حاڵت خراپە بێ هەموو شتێک یەک بە دوای یەکدا بە من و کەسانی تریژەڵێت دوێنێ شەو لە ڕاز و میخینی بەڕێزوات هەر دیمیتری پراگڤچ ڕاز و میخین زۆر شتی سەرنج ڕاکێشم بیست نا تۆ قسەکەت پێ بڕیم ئەخوازم پێت بڵێم کە بەهۆی ئەو بەدگومانیەتەوە لەگەڵ ئەوەشدا کە زۆر وریایت دەربارەی گەلێک کاروباری جیاواز بیری خۆت لەدەست داوە بڕوانە با بگەڕێنەوە سەر مەبەستەکەی پێشوو مەسەلەی زەنگەکە کە بەڕاستی بەڵگە و ڕووداوێکی گرنگە گومان هەڵناگرێت من کە لێکۆڵەرم پاک و پوخت خۆم خستمە بەردەستت تۆ هیچ لەمە دانابینیت آخر ئەگەر من کەمێک لە تۆ بەدگومان بوومایە ئەوە مەکرد بە پێچەوانەوە ئەگەر وابوایە و من گومانم لێ بکردیتایە ئەو سابوو بەد گومانەکەت بخەوێنم و بە ڕووندا نەهێنم کە من ئاگاداری ئەوم و ئەیزانم تۆیش بەلایەکی تردا بەرم و ئەو سا لە ناکاوێکدا بەت هەور و خۆت ئەڵیت بکێشم بە تەوقی سەرتا و وردو خاشت بکەم بۆ نمونە لێت بپرسم ئەرێ بەڕێست تۆ سعات دە یان یانزەی شەو لە ماڵی کوژراوەکە چیتە کرد بۆ پەتی زەنگەکەت ڕاکێشا؟ بۆ لەبارەی خوێنەوە پرسیارت کرد؟ بۆ سرت لە دەرگاوانەکان شێواندبوو؟ ئەدویست بیان کێشیتە لای سەرۆکی بەشی پۆلیس بەڵێ ئەبوو من ئەوە بکەم تەنانەت ئەگەر یەک تۆزیش گومانم لە تۆ بکردایە ئەبوو بە هەموو ڕێ و ڕسمێکەوە لێکۆڵینەوەت لەگەڵدا بکەم ماڵەکەت بپشکنم و لەوانە بوو بشت گرم کەواتە دیارە من لە تۆ بەدگومان نیم و بە پێچەوانەوە ڕفتارم لەگەڵ تۆدا کردووە بەڵام تۆ تەندروستی خۆتت لە دەست داوە دووبارەی شەکەمەوە کە تۆ هیچ شتێک بە چاکی نابینیت بە جۆرێک هەموو لەشی ڕاستکۆلنییکۆف کەوتە لەرزین کە پۆرفیری پیتۆڤچ بە چاکی هەستی پێکرد ڕاستکۆلنییکۆف دەنگی هەڵبڕیوتی هەرچیەک ئەڵێی درۆیە من لە مەبەستت تێناگەم وەلێ زانم درۆکەیت پێشتر قسەکانت بۆنی ئەمەی لێ نەهات و من هەرگیز بە هەڵەدا ناچم تۆ درۆکەیت پۆرفیری کە خرۆشانی پێوە دیار بوو بەڵام خۆیە گرت و نەیویست خۆشحالیە زۆر و گاڵتە جارێکی لە دەست بدا بەوەی کە بەرامبەر بەڕاو بۆچوونەکانی ڕاستکۆڵنییکۆف لەسەر خۆی هیچ نیگەران نیە بەردەوامیش بوو لەسەر قسەکانی وتی من درۆکەم؟ دراکەم، باشە جاری پێشوو ڕەفتارم لەگەڵتدا چۆن بوو؟ من کە دادوەری لێکۆڵەرم خۆم هاوکاریم کردیت، هەموو کەرەسەیەکی بەرگریکردنم خستە بەردەست و خۆم مەسەلە سایکۆلۆژیەکانم پێ وتیت، نەخۆشی، وڕێنەکردن، خەمۆکی، ڕەنجی زۆر، ماخولیا و پۆلیسەکان و شتی تریشم بیرخستیەوە وایە؟ هەهەهە ئەگەرچی ئەبێ دەوەیش بڵێم کە هەموو ئەم کەرەسەی بەرگری لەخۆکردنانە تەواوی ئەم پاساو و هەوڵانە تەنیا ڕووکەشن و دوو سەریان هەیە، نەخۆشی و ڕێنە، خەون و فەرامۆشی. هەموویان ڕاستن، بەڵام بەڕێز، بۆ لە کاتی نەخۆشی و ڕێنەکردندا تۆ هەر ئەم جۆرە خەونانە بە بیرتا دێت نەک شتی تر؟ ئاخر نابوو خەونی تریش ببینیت؟